بەملاو لادا نەیدەنواری لە مەبەست تێنەدەپەڕی. لقد رآ من آیات ربه الکبری. سوێند بەخوا بێگومان بینی گەورەترین بەڵگە و نیشانەی پەروەردگاری. افرأیتم اللات والعزی. دەی پێم بڵێن لە کاتێکدا کە بەڕاستی لەلایەن پەروەردگاریانەوە هیدایەتیان بۆ هاتووە. ئەم للانسان ما تمنی. ئایا مرۆڤ ئارەزووی هەرچی کرد بۆی دێتە دی؟ نەخێر. فللە الاخرە والاولی. چونکە هەر خوایە خاوەنی دونیا و ئاخرەتە. ئەو لە هەموو کەس بە حاڵی ئێوە زاناترە لە کاتێکدا کە لە زەوی دروستی کردن وە لە کاتێکدا کە ئێوە کۆرپەلەن لە جی دایکتاندا کەواتە خۆتان بە چاک و پاک دامەنێن خوا زاناترە بەو کەسەی پارێزکارە. أفرأيت الذي تولى وأعطى قليلا وأكدى جا ئایا دیت ئەو کەسەی کە پشتی هەڵکرد لە باوەڕ؟ وە بەوەی کە لە پەڕاوی ئیبڕاهیم دایە، ئەو ئیبڕاهیمەی کە پەیمانی خۆی بە چاکی بەجێ هێنا. اللە تزر وازرە وزر اخری. لەو پەڕاوانەدا هاتووە کە هیچ تاوانبارێک گوناهی تاوانبارێکی تر هەڵناگرێ. وان لیس للانسان الا ما سعی. وە بێگومان ئادەمی جگە لە کۆششی خۆی خاوەنی هیچی تر نیە. وە بێگومان هەر خوا گەلی عاد یەکەمی لەناو برد گەلی سەمودیشی لەناو برد و کەسی نەهێشتن. وقوم نوح من قبل انهم کانو هم اظلم واطغی. وە گەلی نوحی لەناو برد لە پێش عاد و سەموددا کە بەڕاستی ئەوان ستەمکارتر و سەرکەشتر بوون.